چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆ ببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خوددا خۆی زانایە بەڕاستی ئێمە لە شەوێکی بەفەڕ و پیرۆزدا کە شەوی قەدرە دامان بەزاندووەتە خوارەوە بێگومان ئێمە هەمیشە بێدارکەرەوەی بەندەکانمانین فيها يفرق كل أمر حكيم لەو شەوەدا هەموو کار و کردەوە و بەرنمەیەکی پڕ لە حکمت و دانایی لە یەک جیا دەکرێتەوە. ئێمە ئەوکاتە نەوەی ئیسرائیلمان هەڵبژارد لە ڕووی ئاگایی و زانیاریەوە و ڕێزی ئەوانماندا بەسەر هەموو خەڵکی ئەو سەردەمەدا. ئێمە بەڵگە و نیشانەی ئاشکرای زۆرمان پێبەخشین و بە جۆرەها شێوەی ئاشکرا و ڕوون تاقیمان کردنەوە. إن هؤلاء ليقولون إن هي إلا موتتنا الأولى وما نحن بمنشرين ئەهم خەیر ئەم قەوم تبع والذین من قبلهم ئەهلەکناهم ئینەهم کانوا مجرمین ئایا ئەمانە چاکترن یا قەومی تبع کە قەومێکی دەسەڵاتدار بوون لە پێش ئیسلامدا قڕیش دەنگ و باسی ئازایەتیانی بیست بوو هەروەها ئەوانەی پێشیان ئێمە هەمووانیانمان لەناو برد بەڕاستی هەر هەمویان تاوان بار بوون مەگەر کەسێک بەزەیی خودا گرتبێتیەوە، بەڕاستی تەنها ئەو خودایە باڵا دەست و میهرەبانە. ان شجرة الزقوم طعام الاثیم بەڕاستی درەختی ژەقنەبووت درەختێکە لە ناخی دۆزەخدا لە ناو ئاگردا خدای بەدەسەڵات ڕواندویەتی و لق و پەلکەکانی بەناویدا بڵاو بۆتەوە بەروبوومەکەی خۆراکی تاوان بارانە. فەرمان دەدرێت ئەو تاوانبارە بگرن و بەرزی بکەنەوە بەسەر ناوەڕاستی دۆزەخدا و بەری بدەنەوە. ثم صبوا فوق رأسه من عذاب الحميم لەوە دوا ئاگر و ئاوی زۆر لە کوڵ بکەن بەسەریدا. فارتقب انهم مرتقبون کەواتە تۆ ئیتر چاوەڕێی پێشهاتنی بەڵێنەکانی ئێمە بکە لە دنیا و قیامەتدا چونکە بێگومان ئەوانیش چاوەڕێن.